بەڵام بەشی زۆری ئەوانە موسڵمان نین و ئیمان ناهێنن چونکە هەر لە سەرەتاوە وا لە عیلمی خوادا ڕابردووە و قەت پێچەوانەی ئەوەیش کە لە عیلمی خوادا ڕابردووە ڕوونادا. وَإِنَّ رَبَّکَ لَهُوَ الْعَزِیزُ الرَّحِیم. بەڕاستیش خوای تۆ هەر خۆی زاڵە بەسەر کافراندا و ئەتوانێ هەمیشە تۆڵەیان لێ بسێنێ بەڵام بەڕەحمیشە دوایان ئەخا بۆ ڕۆژی قیامەت. ئایا ئێمە تۆمان لە ناو خۆمان و لە ماڵی خۆمانا بە مناڵی پەروەردە و بەخێو نەکرد و چەند ساڵێکی تەمەنت بە مناڵی لە ناو ئێمەدا مایتەوە؟ وفعلت فعلتک التی فعلت وانت من الکافرین کارە ناپەسەندەکەیشت کرد کە کردت کە ئەوە بوو قیبطیەکت کوشت و لەوانە بووی کە ئینکاری نیعمەتی من بەسەریانەوە ئەکەن؟ ئەم فروستادەیی نێرراوەتە سەر ئێوە، بەڕاستی شێتە. قال رب المشرق والمغرب وما بينهما إن كنتم تعقلون موسا وتی، خوای خۆرهەڵات و خۆرنشین و هەرچی شتێکیشە لە نێوانیانایە، ئەگەر ئێوە عەقڵتان هەیە و ئەفامن، چونکە زاتی خوا بۆ کەس بەیان ناکرێ و ئەوەی بەیان ئەکرێ تەنها سیفەتەکانی و کردەوەکانیەتی. لەمە و پاشەزانن چیتان پێ ئەکەم و بە چ دەردێکتان ئەبەم. بەڕاستی دەست و قاچی هەمووتان ڕاست و چەپ، ڕاستی ئەمیان و چەپی ئەویان ئەبڕمەوە و گشتتان هەڵەواسم. قالوا لا ضیر ئینا ئیلی ڕەبینا مونقەلیبون. جادووگەرەکان وتیان، هەرچیمان لێ بکەی زیانی نییە و قەیدی ناکا. لەسەرەوە کە لە ژیانما کەم و کورتیەکم لە جێ بەجێ کردنی فرمانەکانی تۆدا بووبێ یا بە سزادانی باوکم چونکە لە ڕیزی گومڕاهانا بوو. یوم لا ینفع مال ولا بنون. ئەو ڕۆژەی کە نە دارایی و نە کوڕ سوودی نیە و دادی کەس نادا چونکە کەس بە پارە و بە کوڕ و کەسوکار خۆی لە سزای ڕۆژی قیامەت پێ ڕزگار ناکرێ. بەڕەحمیشە و میهرەبانە. سزا دوا ئەخا بۆ ڕۆژی قیامەت. کذبت عاد المرسلین. قەومی عاد ئەو پێغەمبەرانەیان بە درۆزن دانا کە نێررابوونە سەریان. اذ قال لهم اخوهم هود الا تتقون. ئەوە بوو هودی برایان کە پێغەمبەر بوو نێررابووە سەریان پێی وتن ئەوە بۆ لە خوا ناترسن؟ کرێ و پاداشی من لەسەر کەس نییە لەسەر خوای هەموو جیهانەکان نەبێ. ئەتەبنون بکل ریع آیە تعبثون. ئایا ئێوە لەسەر هەموو بەرزاییەک کۆشک و تەلارێ درووست ئەکەن و بەزم و ڕابواردنیان تیا ئەکەن و هیچ سوودێکی ڕاستەقینەیان لێ وەرناگرن؟ وتتخذون مصانع لعلکم تخلدون. کارگە درووست ئەکەن و ئاو ڕائەکێشن و بەڕاستی لەو کارەساتەدا نیشانەیەکی گەورەی توانایی خوا هەیە و زۆرتری ئەو قەومەی ساڵح موسڵمان نەبوون و باوەڕیان بە فەرموودەی خوا و پێغەمبەری خوا نەبوو. وَإِنَّ رَبَّکَ لَهُوَ الْعَزِیزُ الرَّحِیم. بەڕاستیش هەر خوای تۆ زاڵە بەسەر کافرانا و هەر ئەویش میهرەبان و بەڕەحمە. کذبت قوم لوط المرسلین. قەومی لوط پێغەمبەرانیان بە درۆزن دانا. وسیعلم الذین ظلموا ای منقلب ینقلبون. ئەوانەیان نەبێ کە ئیمانیان بەخوا و بە پێغەمبەری خوا هێناوە و کردەوەی چاکیان کردووە و ناوی خوا زۆر دێنن و پاش ئەوەی کە ستەمیان لێکرا تۆڵەی خۆیان سەندەوە و بێگومانیش ستەمکاران لە دواڕۆژا ئەزانن چۆن هەڵگەڕانەوەیەک هەڵەگەڕێنەوە و چۆن پشتیان ئەشکێ پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی، هەر کەسێک لەبەردەم ستەمکارێکدا قورئان بخوێنێت بۆ ئەوەی لە پلە و پایەی بەرز بکاتەوە یان ستەمێکی بۆ پەردەپۆش بکات بۆ هەموو پیتێک دە جار نەفرەتی لێ دەکرێت. خولاسەی تەفسیری نامی. خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی، خوێندنەوەی فەزائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق، خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.